هەنکە هەنک لە بێشکەوە هەنکە هەنکی گریان دەڕوات منداڵی کەڕوڵاڵ منم ترساو لە ڕاستیەک کە وەک تیژێک لە ڕووناچی بەسەر تەختی نێوچەوانمدا تێدەپەڕی خوشک و برایان سوپاس گوزاری نیعمەتی خەم و خەفەت بن هەمیشە نێوانتان بە شادیی بپارێزن، پێنج یان شەش مانگ، شادی جگە لە ڕازیبوون هیچی تر نییە. بەرەسێلکە دایکانە بە دەستی پڕەوە دەگەڕێتەوە هێلانە، ومبوو لە گلێزەی هەیوانی ماڵێک کە ساڵانێکە لەبیر چۆتەوە. زۆرم حەز لە شیلک بوو، هەر لەبەر ئەوە شەوێکیان شیلکەکانم بردە سەر جێگاکەم تا لەگەڵ خۆمدا بیخەوێنم، بەیانی کە هەستام تەماشا دەکەم شریکەکە هەمووی پان و پلیت بۆتەوە ئەو کاتە زانیم ئەوەی کە خۆشمەوێ نابێ بیبەمە جێگاوە چونکە خراپ دەبێ کە چوومە مەکتب بۆیەیەکی ئاویم هەبوو زۆرم خۆش دەویست نیشانی یەک بەیەکی هاوپۆلەکانم دەدا ڕۆژێ تەماشا دەکەم لە جانتاکەمدا نەماوە ئەو کاتە تێگەشتم نابێ ئەوەی کە خۆشم دەوێ نیشانی کەسی بدەم چونکە لەوانەیە لێم بدزن کاتێ کەسێکم خۆش دەویست پێم دەوت کە خۆشم دەوێ و لەبەر ئەو هەموو شتێکم دەکرد بەڵام کاتێ تەماشا دەکەم خەریکە جێم دەهێڵێ تێگەیشتم کە ئیتر نابێ پێی بڵێم خۆشم دەوێیت ئەگەر نا لە دەستی دەدەم هەر لەبەر ئەوە ئیتر نەمگوت خۆشم دەوێی وازم لێهێنا لە دەستمدا نەمگرت، نەکا بکەوێ و بشکێ، نیشانی کەسم نەدا، نەکا لێم بدزن. نیگەرانی لە دەستدانی نەبووم، نەکا لە دەستی بدەم. بەڵام ڕۆژێکیان کە گەڕامەوە دیتم لەگەڵ کەسێکی تردایە و منی فەرامۆش کردووە. نا، هیچ کاتێک فێر نەبووم ئەوانەی کە خۆشم دەوێن چۆن بیان پارێزم. ئەبێ خۆشەویستی بکەین، ئەرێ! چونکە خۆشویستن خاڵی سەر باڵی ڕۆحمانە، ئێمەیان بە خۆشەویستی لە ماڵی خوداوە ناردە سەر زەوی، هەروەک پەپولە بە گوڵ و باری هەزار ڕەنگیەوە. خۆشویستن وشەیە و وشە ژەهرە، کە شەیتان بەسەر ترێی ڕەزی ژیاندا ڕژاندوویەتی، تا ئێمە نەخۆش خات، ئەوەندە نەخۆش کە ناچاری وەرگرتنی سزای دووبارە ئەزموونەکانمان ببین و بووین. ئێستا بێ هیچ هیوایەک بەردەوام دەبێ هەموو شەوێ خۆشویستن وەک ددان شۆردنی منداڵان بیری یەکتر بهێنینەوە بیرهێنانەوە واتا دووبارە کردنەوە لە کتێبی گوناهە گەورەکاندا بۆ مرۆڤ چ گوناهێک پێ دەزانی لە دووبارەکردنەوەی ئەزموونەکانی گەورەتر بێت. هاوڕێ ئارامیشی زۆر سەیرە دەتوانی لەگەڵیدا خۆتی خۆت بیت دەتوانی بێ شەرم کردن باسی ئازارەکانتی لەگەڵدا بکەیت چەند ناچیز بیت چەند گران بیت دەتوانی لەبارەی کەرێتیەکانیشتەوە قسەی بۆ بکەی هاوڕێ هەڵبژاردنی ئازاری تۆیە بژاردەی تۆیە. ناوی لە ناسنامەکەتدا نانووسن، ناوت لە ناسنامەکەیدا نانووسن. هاوڕێ خوو نییە، نەریت نییە، پاساو نییە، هاوڕێ لە هەموو پەیوەندییەک جیاوازترە، هاوڕێ چەترێکی دڵگیرە، تا ماندووتیت لە ژێریدا بە فەرامۆشی بسپێریت. تەنیا کەوتن، ناوی چەند کەس ببەم، ژن یان پیاو جیاوازی نییە. کە هاتنە دونیاوە پێیکەنین، گریان، ئاواتیان هەبوو، هەوڵیاندا، ئەویندار بوون، بێدار بوون، ترسان، خۆشحاڵ بوون؟ ناوی چەند کەس ببەم، ژن یان پیاو جیاوازی نییە کێ بوون، ڕەنگەکانیان دەناسی، سەفەریان کردبوو، گوڵەکانیان بۆن کردبوو، لە مەرگی ئەوانی تردا گریاون، لە ژێر باراندا تەڕ بوون؟ ناوی چەند کەس ببەم ژنیان پیاو جیاوازی نییە خراپە کار بوون خەڵکیان دەترسان خەڵک دەیترسانن ناویان هەبوو ژیان و مردن بێ ئەوەی تۆ تەنانەت ناویشیان ببیستی ئەویندار بوون شکستیان هێنا نامەیان نووسی نامەیان وەرگرت گۆرانیان چڕی، گریان، تەنیا کەوتن. ئەم هەموو ڕاکردن و چراویلکەیە، ئەم هەموو درەوشانەوە و ڕەشاییە، من تاوەکو کوێ هاتووم، چۆن بگەڕێمەوە؟ چەندە درێژە سێبەرم، چەندە شینەوە بووە پێیەکانم، من لە کوێ؟ خەوم لێکەوت من شتێکم بەدەستەوە بوو لە کوێ لە دەستم کەوت من دەمەوێ بگەڕێمەوە بۆ مناڵی بەڵێن دەدەم قاتم لە ماڵ نەبەمە دەرەوە نەکەومە دوای سێبەرەکەم تاڵی تاڵم چەشنی خورمایەکی نەگەویوی کەسک سەرمامە و دەزانم هیچ کاتێکیش نابم بە خورما. چەندە غەریبم لەسەر ئەم چڵە سورە من دەمەوێ بگەڕێمەوە بۆ مناڵی نابێت نابێت نابێت نابێت نابێت پێڵاوی گەڕانەوە چەنگە بە پێمان ئەوە ناکرێ بە پێی پەتی بگەڕێمەوە پردی گەڕانەوە ناتوانێت ئێمە هەڵگرێ گەڕانەوە مەحاڵە بۆ تێپەڕبوون لە مەحاڵ دەبێت کێ ببینم خەون خەون خەون خەون لە کوێ ببینم لە خەودا دەی خەو لە چاوم ناکەوێ تا سێ بژمێرە، یەک و دوو سێ و چوار، پێنج و شەش، حەوت و هەشت، نۆ و دە. خۆ نووسینەوەکان چەند ڕۆژێکە شێت و شەپرێوم، وەک هێسترێک کە کێشی باری سبەینێ دەزانێت سست و کەنەفتم، ئەڤینیش چەند کیلۆ مۆز، نا، چەند گرینگە بۆ نەخۆشێک کە بە ئاستەم هەناسە دەدات، قەڵەمجاف هەموو داهێنانێکی ئەدەبی پیس دەکات. قەڵەمدار ڕاستەقینەترین قەڵەمە بۆ خوازەی دۆستانە و بەڵێنی قەلەمانی هەست دەکەم. دەبێ کێشم چوار کیلۆ زیاد بکەم و داراییەکەم دوو بەرامبەر بکەم تا بتوانم شکۆی بوون بە پەخشانێکی کلاسیک وەسف بکەم. خۆنووسینەوەکان دەستکاری پەیامبەرەکانن. کاغەزە زەردەکان لە پارچە زەوییەک دەچن. کە لە دەستێکی خاوێنەوە بە میرات جێ مابن. کە من دەمرم، کاتێک دەمرم، هیچ شتێک ڕوو نادات، نە شوێنێک لەبەر من دەیکات بە پشوو، نە لە هەواڵەکاندا باس دەکرێ، نە لە ڕۆژمێردا بە دێری ناوەکەم دەنووسرێ، تەنها قژی دایکم کەمێک سپیتر دەبێ و باوکم کەمێک شکستەتر، خزمانیش چەند ڕۆژێک پشوو دەدەن و ناچنە کار. هاوڕێکانم دوای بە خاک سپاردنم دەچن بۆ کەباب خواردن، هێواش هێواش دەست دەکەن بە پێکەنین، بەڕاست لەبارەی یارەکەمەوە بڵێم ها، ئەویش بە پێکەنینەوە لە باوەشی یەکێکی دیکەدا من لەبیر دەکات، من تەنها گۆڕهەڵکەنەکە ماندوو دەکەم و ئەوانەی ستایشی ئەو چاکانەم دەکەن، کە نەمبووە و فرمێسکی تیمساحی دەڕژێن. سەرەنجام من تەنیا دەمێنمەوە و گۆڕێکی تاریک و سارد. من دەمێنمەوە و خەمە هەمیشەییەکانم کە لەگەڵمدا دەمێننەوە. تەماشای ئەم دونیایە بکە، قسە قسە دێنێ، پارە پارە دێنێ، خەو خەو دێنێ، بەڵام خۆشەویستی خیانەت دەهێنێت. بریا هەمووان تێدەگەیشتن کە خۆشەویستی بەخشین بە قەلەڕەشێک کە دڵی هەیە. هەزار هێندەی خۆشەویستی بەخشین بە تاوسێک باشترە کە تەنها جوانی هەیە. بریا دەکرا پەنجە بکەین بە قوڕگماندا و هەموو خۆشەویستەکەمان بە یەکجار بێنینەوە. وەفاداری مرۆڤەکان زەمەن دەیسەلمێنێ نەک زمان. ژیان فێری کردم کە هیچ شتێک لە هیچ کەسێک دوور نییە هەرگیز ئەو ڕستەیە لە یاد مەکە بۆ وەڵامی خۆشم دەوێی هەندێک کەس تەنانەت وتنی وشەی سوپاسیش زیادەیە. کە دەوڵەمەند بیت بەفر دەبێتە بیانوویەک بۆ کڕینی جلی تازە و ڕۆیشتن بۆ یاری خلێسکەنێلی سەر بەفر و چێژ وەرگرتن لە ژیان بەڵام خوا ئەو ڕۆژە نەهێنێت کە هەژار بیت و بەفر ببارێت لە بێکاربوونی باوکە کرێکارەکەت بیگرە تا کون تێبوونی پێڵاوەکانت و دڵۆپەکردنی سەقفی خانووەکەت بۆچی دەبێت پارە دیاری بکات کە بەفر نیعمەتە یان عەزاب بینیوتە کاتێک بادەمێکی تاڵ دەخۆی خێرا بە دواییدا چەند بادەمێکی شیرن دەخۆیت تا تاڵیەکە لە ناو ببات خۆ ئیدی تۆ چێژ لەو بادەمە ژیرنانە وەرناگری، بەڵکو تەنها دەتەوێ تاڵییەکە لە دەمتا لابات. هەر ئەوەندەی تاڵاوەکە لە زارتا ڕۆیی، ئیدی دەترسی بادەمی تر بخۆیت، نەکا دیسان تاڵ بێت. ئەڤینیش وەکو ئەو بادەمە تاڵە وەهایە، دوای خۆی بە خەڵکی زۆرت دەناسێنێت، بەڵام تەنها بۆ لەبیرکردنی ئەوە. مرۆڤەکان یەک جار بە ڕاستی دەکەونە ئەڤینەوە. لە دوای ئەو جارە یان بۆ فەرامۆش کردنی ئەڤینی یەکەمە یا لە ترسی تەنیاییە. ئەڤین درۆیەکی ئاڵۆز و شیرن و سەیرە، ناوێکی خوازراوی ئەو ئومێدە بەدی نەهاتووانەیە کە شەممەمان بە یەکشەممە دەگەیەنێت. ئەڤین درۆیەکی فریودەرە.